ئازیزان و خۆشەویستان سڵاوتان لێبێ و ئەم کاتتان باش من ڕاز کاکە لە کەناڵی بەزمی حەزورەوە ئەڵلقەی بیست و یەکی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش دەکەم بە ناونیشانی قاوەڵتی ناو بەفر عەلی کەریمی دەنووسێت قەراغ و قەراغ بەرامبەر ئالانی ئەودی و ئالانی ئەم دیومان دەبڕی بە سەدان جار کەوتین و هەستاینەوە لەناو بەفر شەڵاڵی عارەقە بووین و پەنجەکانی دەست و قاچمان سڕبوون و تەزین بە دەیان گوندی سوتا و خاپورمان هاتنە سەرڕێ و کاک محەممەد وەک مامۆستایەکی دیرۆک و جوگرافیا بەسەر زینی ئەسپەکەیەوە لە گێڕانەوە نەدەوەستا شانەخسێ چناران گرگاشە گوێزڵێ و ئاوکورتێ گوندەکانی سەر ڕێمان بوون هەتاکو ماوەت بە چلەی زستان هەنار بەدارەوە بوو گەڵی نێوداران بە بەفر پۆشرا و هی چەند ساڵی تێدا بوو کانیەکان بە کۆنکرێت داپۆشرا و دیوارە شکا و ڕووخاوەکانی مزگەوتەکان بە پێوە بوون بە پانی بیست کیلۆمەتر و درێژایی سنوور پەیمانی شومی ئەلجەزائیر ئەم خاکەی لە نێوان دوو پارچەی کوردستاندا لە دانیشتوانی هەزاران ساڵەی کورد بە تاڵ و حەرام کردبوو. کورد بۆی نەبوو لەم ناوچانەدا ئاوی کانییەکانی خۆی بخواتەوە و هەنار و گوێز و هەنجیری خۆی لە دار بکاتەوە و تەنانەت گەڵای دارەکانیش بداتە بزنەکانی. ئەم ڕێیە بە زستان و بە ڕۆیشتنی پێشمەرگە زیاتر لە حەوت هەشت سەعات دەبوو. نیوەی ڕێمان بڕیبوو. لە ماندوویی و لە برسان وەستاین و جووڵە نەما. پیری جیهان دیدە کاک محەمەد بە قامچی و قاچ و دەستی ئەسپەکەی وەنێومان کەوت و هاواری لێ بەرز بووەوە نەوەستین و جووڵە بکەین، بێتوو دانیشین و تخێڵ بین تووشی قەرسان و قاچ و دەست ڕەش بوون دەبین. ئێمە هەموو لە جووڵە وەستاوین و ئەویش لە سەر پشتی ئەسپەکەی دەنگمان دەدا و جاروبار قامچییەکمان حەواڵە دەکات وەک بەنزین بە دارێکدا بکەیت، لە ناکاو گڕ بەرز بووەوە، هەموو دارەکە گڕ گڕ داگیرسابوو. لە ناو داربەڕوویەکدا گەڵیەکی دۆزیەوە و شقارتەی پێوەنا، یەک و دوو، گرتی، لە خۆشیان و سەرسوڕمان هەموو زارمان داپچکڕابوو، تینی ئاگر وردە وردە ژینی پێ بەخشینەوە و دەم و چاومان گەرم دەهات، دابەزی و بە وزەی لاوێکی تازە پێگەیشتوو ئەم پیرە هەڵۆیە لە پێشدا جۆڕکەی لە ملی ئەسپەکەی کرد و بارەکەی داگرت، ئاوی لە کتری ڕەشان دا وە سەر ناو نان و پەنیری بۆ هاویشتین. بە دەوری داربەڕووی داگیرساو دەستمان بە نان و پەنیر و گوێز خواردن کرد و چایەکەیش پێگەیشت. ئای کە هەرگیز ئەم قاوەڵتوونە بە لەزەت و سەفایەم دوای ئەو هەموو ماندووبوون و هیلاکیە بیر ناچێتەوە. کاک محەممەد بوو هەموومانی لە قەرسان ڕزگار کرد. قەرسان واتە ڕەوتی سەهۆڵ بەستنی ئاو یان شلەمەنی وشک هەڵاتن لە سەرماندا. بوژاینەوە و وەڕێ کەوتین. دوای دوو سێ سەعات گەیشتینە یەکەم پاسگەی عێراق لە قڕێنتێنان نزیک ئاو کورتێ و ماوەت. دەیانزانی ئێمە دەچین لە دەرەوەی بارەگاکەیان چا و قوت و گۆشت و ماسی و شلەیەکیان دانابوو دەیان خوارد. فەرمووی ئێمەیان کرد. کەسمان بێزمان نەهات بچینە پێش. حەوت هەشت کەس بە دەوری تەشتێکی لەوانەی جلی تێدا دەشۆن هاڵا بوون، هەر هەموو بەیەکەوە دەستیان دەخستە ناو شلە و تڵیتەکە و بە مشت پاروویان دەخستە زار، شۆڕاوکەی شلە بە دەست و مەچەکیاندا دەهاتە خوار و بە زمان دەیانلێسایەوە. دیمەنی نانخواردنی ئەم جوندیانە بۆ ئێمەی ڕۆژهەڵاتی نامۆ و تازە بوو. دوای فەترەیەک بەرپرسێک پەیدا بوو گوتیان ئامر فەوجی ماوەتە، بەستەیەکی پێداین و چەند ڕاسپاردەیەکی بۆ ناوەندی کۆمەڵە ئێمە زانیمان بەستەکە دینار بوو بۆ یارمەتی کۆمەڵە دەنێردرا دەبوو بڕۆینەوە شوێنی خۆمان بۆ بێژوێ و وایش بڕۆین بە تاریکی بگەینە ناو دێ و کەس نەمان بینێت بە ڕێگەی خۆماندا و بە خۆقایمکردن لە کەڵەسی سەرچەم درەنگانی شەو گەیشتینەوە مەقەڕی بێژوێ هەموو شەکەت و ماند و تەڕ بەیانی زوو بەهمەن و دوو پێشمەرگە بە سیمرخ پارە و ڕاسپاردەکان بەڕێکران بۆ ناوەندی لە دەوروبەری بۆکان زستان و تا سەرەتای بەهار چەند جارێک بە هەمان شێوە عینی ڕێگەمان بڕی و هەر جارە بە ساکێک پارەوە دەگەڕاینەوە هەرگیز نەمان دەکردەوە و نەمان دەزانی چەندە بە نامەکانەوە یەکسەر دەمان ناردە ناوەندی جارێک گوتیان دکتۆر جعفەر بەرن بۆ مفاوەزات لە کەرکک لەگەڵ مخابراتی عامدا هەموو جارێک داوای چەک و تەقەمەنی دەکرا ڕەفزیان دەکرد دکتۆرمان برد و هێناوە شەو لە بێژوێ شاردمانەوە و بەیانی زوو بردمانەوە بۆ ناوەندی دکتۆر بە پێکەنینەوە گوتی داوای بینینی ڕئیسی کۆمەڵەیان کردووە کە بچێت بۆ بەغدا و پێیان وایە ڕئیسی کۆمەڵە کاک سەلاح مهتەدیە لە ناوەندی تەدبیریان کردبوو مادەم ئەوان وای لێ حاڵین با کاک عەبدوڵڵا بنێرن و بڵێین ڕئیسی کۆمەڵە عەبدوڵڵای مهتەدیە نەک سەلاح ئەمە گرتی و کاک عەبدوڵڵامان زۆر بە نهێنی چەند ڕۆژ لە ماڵی کاک محەممەد مەلا عەلی شاردەوە و بە هەمان ڕێدا بردمانە ماوەت و سەیارەی تایبەتی بۆ هات و بردیان بۆ کەرکک بە خۆشحاڵیەوە گەڕایەوە و هێنامانەوە بۆ بێژوێ گوتی وعدی چەک و تفاقێکی زۆریان داوە و دەبێت خۆتان ئامادە بکەن کاری سەختی هێنانەوەی بارێکی قرس و زۆری چەک و ئەرزاق دەکەوێتە سەرشانی ئێوە بە تەمای کەڵەگایەتی من هەر ڕقم لە چوونی حەمام بوو ئەو ڕۆژە بە نابەدڵی لە مەقەڕی بێژوێ ئاوم گەرم کرد یونس و وەستا عەوڵا بۆ ئامادەکاری زیاتری گواستنەوەی چەک و ئەرزاق کە قەرار بوو بە زووی بماندەنێ چووبوون بۆ ناوەندی منیان جێهێشت بوو لەگەڵ پێشمەرگەکان ویستم خۆم پشۆم لە پشت دەرگاوە یەکێک هاواری کرد زوو بگەیە خەریکە لەگەڵ پێشمەرگەی دیموکراتدا ببێ بە شەڕ. بە پەلە خۆم کۆ کردەوە و ڕام کرد بۆ لای مزگەوت و مەقەڕی دیموکرات. کابرایەکی قەڵەبی سەردەشتی، حەمەدەمینی مڕادی بەرپرسیان بوو. دەیان گوت زەمانی شا پیاوی چاک نەبووە و زوڵمی لە تووتنەوانەکانی ناوچەی سەردەشت کردووە. عەبدوڵای ئێقدامی بە خۆی و دوو پێشمەرگەوە چووبوو بۆ لای مەقەڕی دیموکرات و لەسەر کێشەیەکی کۆمەڵایەتی بە پۆز و فیزەوە بەسەر حەمەدەمینیدا دەخوڕێ. مقەڕی دیموکراتیش لە بێژوێ تەنیا چەند پێشمەرگەی هەبوو، زۆریان بەلاوە گرنگ نەبوو. دیموکرات زۆرتر لە بێتووشی ئالان، لایەنگر و پێشمەرگە و مقەڕی گەورەی هەبوو. لەو ماوەیەدا کە ئێمە وەک هێزێکی پۆشتە و نیزامی لە بێژوێ بووین، حیزبی دیموکرات لەو پەڕی تەوازوع و سازان لەگەڵ کۆمەڵەدا دەجوڵایەوە و هیچ کێشەیەکمان نەبوو. عەبدوڵڵای بەرپرسی کۆمەڵە لە ئالان کە ئێمە شک دەبا، بە خەیاڵی خۆی و خۆ نواندن بە تەمای کەڵەگایەتی لە بەر مزگەوت و مەقەڕی حیزب هەڵڵاو گرمەیەکی نابووەوە، بۆنی خوێنی لێ دەهات. هەموو پێشمەرگەکانی دەستەکەی خۆمان چووین بۆ بەر مزگەوت. حەمەدەمینم دیت و زۆر شڵەژاو و ترسا بوو. گوتم، ئێمە بە نیازی شەڕ نین و شەڕ لەگەڵ ئێوەدا ناکەین و هەرچی بووە داوای لێبوردن دەکەین. مەلا و پیاوە ماقوڵەکانی ناودێ هەموو پێشوازی گەرمیان لە قسەکانمان کرد و هەر یەکسەر دوای ئەم قسانە هەموو پێشمەرگەکان سەری خۆمان داخست و بەرەو مەقەڕ گەڕاینەوە و عەبدوڵڵامان لە ناو لادێ بە تەنیا جێهێشت دوای ماوەیەک بەهانکەهانک و ماندووی هاتەوە مەقەڕ و دەستی کرد بە شاتەشات و ئێوە ترسنۆکن وام دەزانی شێری بە گوێیان دەگرن و لەم قسانە. زۆر عەیبە بۆ پێشمەرگەی کۆمەڵە لە بەردوو پێشمەرگەی دیموکرات چۆک دادەن و بترسێن و بڕۆن. وتم کاک عەبدوڵا باشترە سەنگ و وەزنی خۆت بزانی. ئێمە نەهاتووین لێرە شەڕ بۆ گەورەخوازی و لەخۆباییبوونی تۆ بکەین. ئێمە لێرە کاری دیکەمان هەیە و هەرگیز شەڕ بۆ تۆ ناکەین و عەلاقەی تۆمان نییە و ئیجازە نە بە تۆ و نە بە دیموکراتیش دەدەین شەڕ بکەن. گوتی، ئەدی بۆ لێرەن و چ دەکەن؟ گوتم، ئیتر ئەوە ئیشی تۆ نییە بیزانی. هەموو مەراقی ئەوە بوو بزانێت ئێمە چ کارەین. گوتم، بە تەمای ئێمە شەڕ لەگەڵ مریشکێکیشدا مەکە، چوونکە پشتت ناگرین. ئیتر هەر شێت بوو، چووەوە قاوغی خۆی. خەیاڵیم ڕاحەت کرد کە کۆمەڵە نە تەنیا لەسەر ئەو شەڕ لەگەڵ دیموکراتدا ناکات، بەڵکو بۆ ئارامبوونی ئالان سازشیش دەکات. گواستنەوەی هاوکارییەکانی عێراق بەهار بوو هەموو پێشمەرگەکان چوین بۆ ماوەت لە دوو مەخزەنی زۆر گەورە لە دەشتایی خوارماوەت بە لێشاو ڕۆن برنج چا ویشکە چەک و فیشەک هاتبوو هەمووی تەحویل وەرگیرا و تا گواستنەوەیان ئەو مەخزەنانەیان پێداین وابزانم لەگەڵ کەریم ئێلخانی و پێشمەرگەیەکی دیکەدا بۆ چاودێری مەخزەنەکان ماینەوە. وەستا عەوڵا و یونس بە پەلە گەڕانەوە بۆ بێشوێ و کۆکردنەوە و هەرەوەزی وڵاخداران بۆ گواستنەوە. دوو سێ ڕۆژی پێچوو. بە ڕۆژ جاربەجار یەکمان دەچووین بۆ ناو شارۆچکەی ماوەت بۆ کڕینی پێداویستی و جگەرە. وەکی تر دەرگای مەخزەنەکانمان لەسەر خۆمان دادەخست و لە ناوەوە کێشکمان دەکێشا و خۆمان کەمتر بە خەڵک نیشان دەدا. بەیانیەکی زوو یونس و پێشمەرگەکان بە دەیان وڵاخدارەوە پەیدا بوون. لەبەر دەشتاییەکەی ماوەت هات و هاوار و بەزمێک بوو، هەر مەپرسە. بە دەیان ئێستر و ئەسپ لەو دەشتە بڵاو بووبوونەوە و خەریکی لەوەڕ بوون، لەو سەوزایی و مێرگ و گوڵ و گیایە وڵاخدارەکان خەریکی نان و چا خواردن و خۆ ئامادەکردن بوون بۆ وەرگرتنی بار و گەڕانەوە. پەلەپەل و هاتوهاواری وڵاخداران بۆ زوو گەیشتن و وەرگرتنی باری زۆرتر خەریک بوو سەرمان لێ بشێوێت و کۆنتڕۆڵمان بۆ نەکرێت وەعدمان بە دەوڵەتی عێراق دابوو خەڵک بۆ شت کڕین نابێ بچن بۆ ناو ماوەت و تەنیا بێنە مەخزەنەکە و بار وەرگرن و یەکسەر بگەڕێنەوە دەستمان کرد بە پسوڵەی بار و ناونووسین هەر وڵاخدارێک بە وەرەقە بارمان پێدەدا و بەڕێمان دەکرد بۆ پاوێ لە خوار بێژوێ لەوێیش لەژێر خێمەدا بارەکانیان لێ وەردەگیرا و وەرەقەیەکی گەڕانەوە و بارەکەیان پێ دەدرا و ئیمزا دەکرا. لە پێشدا دەستمان کرد بە ناردنی خواردەمەنی و ئەرزاق. دەبوو سیستمێکی گونجاو و جێی متمانە بۆ چەکەکان بدۆزینەوە. بە دەیان وڵاخدار ناوی خۆیان دەنووسی بۆ ئەوەی باریان پێ بدەین. دەستەکەی من لە ماوەت و یونس لە بێژوێ ڕۆژانە خەریکی ناردن و وەرگرتنەوە بووین. ڕێگەی نێوان بێژوێ و ماوەت پڕ لە وڵاخ و وڵاخدار بوو یەک دەهات و یەک دەڕۆیشت بۆ پەڕاندنەوەی بارەکان لە دوو شوێن لەسەر چەمەکە کەڵەسی تر دانران پێشمەرگەکانی هەردوو دەستە کفت و شەکەت بوون گواستنەوەی ئەم هەموو ئەرزاقە بە باری وڵاغان تەواوبوونی نەبوو زۆرم حەولدا لەگەڵ بەرپرسانی عێراقیدا بەڵکو بە زیل و لۆری یارمەتیمان بدەن و تا سەر چەمەکەمان بۆ بگوازنەوە نەیان کرد و وتیان دوای ماوەت خاکی محەڕەمەیە و پڕە لە مخەڕیب بە پێشمەرگەی یەکێتی و باشووریان دەگوت وتم لۆریەکان بدەنە خۆمان قبوڵیان نەکرد تەنیا ڕێگەی گواستنەوە بە وڵاخ بوو بۆ زوو تەواو بوون وەستا عەوڵاو یونس لەو دێ و دێهاتی دەوروبەر دەیان وڵاخداری تریان نرد ئیشەکە زۆر بە سستی دەڕۆیشت لەبەر دووری ڕێ و کردنەوەی بار و بە کەڵەس پەڕاندنەوە و دیسان بارکردنیان بۆ پاوێ لە بێژوێ وڵاخدارەکان هەرچەند خۆیان دەپساند و بەغار دەهاتن و دەچوون نەڕەحمیان بە خۆیان دەکرد و نە بە وڵاخەکانیان، تەنیا لە شەو و ڕۆژدا یەک کەڕەتیان پێ دەکرا. ئیتر دوای سێ چوار مانگان ئیشی ئێمە لە عەبدوڵا و هەموو خەڵک ئاشکرا بوو کە ئێمە خەریکی چ بووین و بۆ لەوێ بووین. فرۆشتنی هاوکارییەکان لە ماوەی دە پازدە ڕۆژاندا بە دەیان تەن ویشکە و ئەرزاق گواسترانەوە بۆ بێژوێ. مشکیلی گەورە کاتێک دروست بوو دەشتایی پاوێ پڕ بوو، بۆ ئەنبارکردنیان جێ نەما، کۆمەڵە حسابی کرد گەر بێت و هەموو ئەم ئەرزاقە بگەیەنێتە ناوچە و مەقەڕەکانی کۆمەڵە زۆر گرانتر دەوەستێت لەوەی هەر لەوێ بیکڕن لەوانە بوو کیلۆیەک چا ڕۆن و برنج دوو قاتی تێ بچێت تا دەگاتە ناوچەی مەهاباد و سنە یان مەریوان و زۆر گرانتر لە سەرمان بوەستێت پێشنیاریان بۆ ناردبووین گەر بکرێ هەر لە بێژوێ بیان فرۆشین و پارەکەی بنێرین بۆ مەقەڕ و ناوچەکانی کۆمەڵە لە ناوچەکانی کوردستان یونس و وەستا عەوڵا لەو دیو تا بۆیان کرا دەستیان بە فرۆشتن کرد بەوە تا ڕادەیەک مشکلی گواستنەوە بۆ خوارەوەی کوردستان و مەقەڕەکان کەم بووەوە لەگەڵ ئەوەیشدا وەک شاخێک لە ژێر خێمە لە پاوێ ئەرزاق هەڵدرابووەوە و شەو و ڕۆژ دەستەکەی یونس لە حەرەسیاتدا بوون گۆڕی شەهیدێکی غەریبە ئێوارەیەک لە مەخزەنەکانەوە چووم بۆ ناو ماوەت بۆ شت کڕین بۆ خۆمان لە دوکانێک لە سەرەوەی جادەکەی ناوشار لامدا پیاوێکی بە تەمەنی نێوچاوان جوانی کەڵەگەت پێچ و جامانە و کەوا و پانتۆڵێکی زۆر جوان و خاوێن لەبەر لەوێ بوو دەستی بە قسە و پرسیاران کرد دیار بوو دەیانزانی ئێمە کەین و بۆچی لەوێین؟ نەمشاردەوە و گوتم پێشمەرگەی کۆمەڵەی ئێرانین و دەوڵەتی عێراق یارمەتیمان دەدات بۆ لێدانی خومەینی. گوتی من فەتحوڵاغام. هاتە دەر لە دووکانەکە و دەستی ڕاداشت بۆ کێوەکان و گوتی خەڵکی ئەو دێیەم، دڕی ناوە. کوڕێکی ئێوە سێ چوار ساڵ پێش لە هەزار و نۆ سەد و حەفتا و هەشت دا لەگەڵ کوڕەکەی من ئەحمەد و چەند پێشمەرگەی دیکەی یەکێتی نیشتیمانی لە ناو دێ بەری بەیان جاش و جەیش هاتنە سەریان و شەهیدیان کردن زانیم مەبەستی کاک خانەی معینیە گوتم ئەدی مەیتەکانیان چی لێهات و ئێمە هیچ لە مەیتی کاک خانە کە سەرکردەی ئێمە بوو نازانین لەگەڵمدا هاتە خوار و گوتی با بڕۆین دوای کەوتم بەرەو گۆڕستانی ماوەت لە خوارەوە چوینە ناو قەبرەکان و لەسەر قەبرێک وەستا بەردێکی ڕەشی تەنک کێلی بوو بە خەتێکی خوار و خێچی منداڵانە بە ڕەنگێکی سپی لەسەری نووسرابوو، گۆڕی شەهیدێکی غەریب. بە پەلە لە ترسی حکومەت و پیاو خراپان بەرەو ماڵان گەڕاینەوە. وا دیارە و بەگوێرەی ئەم زانیاریانەی دواتر لە مامۆستا حوسێن برای شەهید غەفور ژاژڵەیی و کاک شوان برای شەهید عوسمان عەریف مەجید دەستم کەوت، مەفرەزەیەکی دە دوازدە کەسی بە فەرماندەیی شەهید ئەحمەد فەتحوڵا کە چەند ڕۆژێک بوو کاک خانە بە نەناسراوی بە ناوی قادر لەگەڵیان کەوتبوو تا بیگەیەنن بە سەرکردایەتی یەکێتی، لە گوندی دڕی شەو دەمێننەوە و بەیانی زوو جاش و جەیش دەوریان دەدەن و لە یەکەم تەقەدا کاک خانە کە بێ چەکیش دەبێ شەهید دەکەن و چەند سەعاتێک شەڕ دەبێ. شەهیدان، خانەی موعینی، ئەحمەد فەتحوڵڵا، عوسمان عەریف مەجید، فەرەیدون حاجی ئیبراهیم، جەزا مستەفا ماشانی و محەممەد حاجی عەلی سەراوی ماوەت شەهید دەبن و چوار پێشمەرگەیش بەدیل دەگیرێن. ئێوارە دوای کشانەوەی جەیشەکە دەنێرن مەیتی عوسمان عەریف مەجید بێننەوە بۆ ماوەت. بەهۆی وێکچوونی لەگەڵ کاک خانەدا، مەیتی خانە بە جێی عوسمان دێتەوە ماوەت. دایکی شەهید عوسمان دەڵێ ئەوە کوڕی من نییە. کاک خانە لە ماوەت دەنێژن و پێنج شەهیدەکەی دی لە دار و شەخسەکەی دڕی بە خاک دەسپێرن لە خۆشیان کە گۆڕی کاک خانم دۆزیوەتەوە بە پەلە سەرکردایەتی کۆمەڵەم ئاگادار کرد کە گۆڕی کاک خانەی معینی لە قەبرستانی ماوەتە دواتر هەموو بەرپرس و پێشمەرگەی کۆمەڵە دەهاتن و ئێستایش گۆڕی کاک خانە لە ماوەت هەموو ساڵێک لە ڕۆژی پێشمەرگەی کۆمەڵەدا جێژوانی هەموو ڕێبوارانی ڕێگای ئەم شەیدە مەزنەی کوردستانە. دۆستایەتی من و فەتحوڵاغا و دووبارە دیتنەوەی لە ناو بازاڕی سلێمانی هەر بەردەوام بوو لەگەڵ دکتۆر مەحمودی کوڕی و کوڕەکانی دیکەیشیدا هەر دۆست و ناسیاوی یەکین گواستنەوەی چەک و تەقەمەنی دوای کێشانەوەی هەموو ئەرزاق و کەلوپەلی تر دەبوو دەست بکەین بە ڕاگواستنی چەک و تەقەمەنی چ لە باری قورسی و زۆری حەجم و چ لە باری ئەمنییەوە، کارێکی ئاسان نەبوو بەو ڕێگا دوور و درێژەی ناو خاکی محەڕەمە چەک و فیشەک بدەینە دەستی وڵاخدار، بەم کارە هەم گیانی وڵاخدارەکانمان دەخستە مەترسی و هەمیش بارەکانیان. سەرکردایەتی بڕیاری دا هەر ناوچەیە بێت و خۆی بەشی خۆی بەرێ و خۆی بەرپرسی ڕاگواستنی بەشی خۆیان بن، چ بۆ کەرەستەی ڕاگواستن و چ بۆ ئەمنیەت. هەر ڕۆژە ناوچەیەک بە دەیان پێشمەرگەوە پەیدا دەبوون. بە لیست و ژمارە بەشی خۆیانمان پێ دەدان و لە ماوەی کەمتر لە هەفتەیەکدا هەموو مەخزەن بەتاڵ کران و ئێمەیش گەڕاینەوە بۆ بێژوێ. فرۆشتنی ئەرزاقەکە بە خەڵک و بازرگانەکان بە هێواشی دەچووە پێش و لە پاوێ هەر مابوونەوە. دڵنیام، بەس نازانم چەندی، بەشێکی باش لە ئەرزاق و تەقەمەنیش درایە یەکێتی و مام جەلال، هەڵبەت دەبوو زۆر بە نهێنی بێت، سەدام زانیبای ئیتر ئەم خوانە بۆ کۆمەڵە نەک تەنیا نەدەما، بەڵکو تووشی غەزەبیشی دەبووین. شەهیدی سەر سنوورە دەستکردەکان. بە درێژایی زستان و بەهاری 1360 تا 1361 ی هەتاوی بەرامبەر بە 1982 ئەم دوو مەفرەزەیە بە سەرپەرشتی وەستا عەوڵا و کۆمیتەی سێ کەسی یونس و من زیاتر لە پێنج مانگ بۆ پەیوەندی کۆمەڵە و دەوڵەتی عێراق بێ پشودان کارمان کرد و هاتوچۆی پڕوکێنەر لە وەیشومەی زستان و کار لەگەڵ توێژەکی بڵاوی کاسپ و وڵاخدار و خەڵکی ئالاندا بوو بە ئەزمون و سەرمایەکی گرانبەهای ژیانم. هەموو پێشمەرگەکانی هەردوو دەستا یەک لە یەک ئازاتر و پیاوی تەنگانە و خۆشەویست و یەک دڵ و یەک گیان بووین. هەرگیز هەستمان نەکرد کێ مەسئول و کێ بەرپرسە؟ وەستا عەوڵای ڕەبەت، شەهید خالید فەرهادزادە کە زۆر بە داخەوە ساڵێک دواتر لە بیست و شەش ی مانگی گوڵانی هەزار و سێ سەد و شەست و دوو بەرامبەر بە شازدە ی پێنجی هەزار و نۆ سەد و هەشتا و سێ دا هەر لە هەمان جێ و مەودایەک سەرتر لە خوار گوندی تیەد لە ئالان لەو سیمەی دوو سنووری دەستکردی بە یەکەوە گرێ دەدایەوە کەوتە خوار بەسەر گاشە بەردەکانی چۆمی کەڵوێدا و گیانی بۆ ڕێبازی بەرز و پیرۆزی بەخت کرد یەک لە مرۆڤە پاک و بێدەعیەکان بوو هەرگیز لە یاد و بیرەوەریەکانمدا ون نابێت بەروبوومی حزب بۆ برای سکرتێر لەو ماوەیەدا کە پەیوەندی کۆمەڵە و دەوڵەتی عێراق ڕێکخرا هەر لە دەست پێکدا پێش ئەوەی هیچ یارمەتیەکی چەک و ئەرزاق بگاتە لای ئێمە دوو لە براکانی کاک عەبدوڵڵا محەممەد و عمر مهتەدی بە عێراقدا بەڕێکران بۆ سوید و دەتوانم بڵێم یەکەم بەروبوومی ئەم پەیوەندیە بەر براکانی سکرتێری کۆمەڵە کەوت تەشکیلاتی نوێنەرایەتی لەگەڵ عێراقدا دوای گواستنەوەی ئەم کاروانە قورسە و ئەزمموی پەیوەندی بە دەوڵەتێکی بێگانە و داگیرکەری کوردستان ناوەندی بە تایبەت داوای لە من و یونس کرد لە تەشکیلاتی نوێنەرایەتی لەگەڵ عێراقدا بمێنینەوە و درێژە بە خەباتی شۆڕشگێڕیمان لەو بوارەدا بدەین وەستا عەوڵا مایەوە و بە زوویی مەقەڕی کۆمەڵەیان لە سلێمانی کردەوە و کەیان فەرزادیان هێنا بۆ ئەوەی لەگەڵ وەستا عەوڵا بەرپرسی مەیدانی پەیوەندیەکانی دەوڵەتی عێراق و کۆمەڵە بن لە بێژوێ ئەو چەند پێشمەرگەی ناوچەی مەهاباد یونس بەهمەن من و دووی دیکە کۆبووینەوە داوای سەرکردایەتی کە لێرە بین و درێژە بدەین بەم کارەمان باس کرد هیچمان ڕازی نەبووین پێمان وابوو بمانەوە لە سلێمانی و کار لەگەڵ پەیوەندیەکانی عێراق و کۆمەڵەدا لە ژیانی پێشمەرگایەتی و شۆڕشگێڕیمان دوور دەخاتەوە دکتۆر جعفر هات بۆ بێژوێ و زۆر بە توندی گوتی دەبێ ئێوە بە تایبەت بەهمەن و یونس و من لێرە بمێنینەوە هەرسێکمان زۆر بە ڕاشکاوی و بە بڕیار گوتمان ممکن نییە لەم ئۆرگانەدا کار بکەین و ئێمە حەزمان لە پێشمەرگەی سەنگەرە و دەگەڕێینەوە ناوچەی مەهاباد و ئەوان زۆرتر پێویستیان بە ئێمەیە لێرە دەیان کەس بە مەمنونی ئامادەن ئەو کارە بکەن بە تایبەت لەمەو دوا قەرارە بچنە ناوشار و ئیدارەی مەقەڕی سلێمانی بدەن زۆری هێناو برد هیچ فایدەی نەبوو. ئێمە هەر پێنج پێشمەرگەی ناوچەی مهاباد بە توڕەیی و بە پێیان لە شاخی هۆملماندا و بە گیرفانی بەتاڵ خۆمان گەیاندە جادەی سەردەشت و لەوێیش ڕا بۆ حاجیاڵی کەند و ناوچەی مهاباد. نازانم بۆ بەڵام هەموو هەستمان دەکرد بارێکی قورس لە سەر شانمان لاچوو. هەست و چاوشۆڕی لە ئاست هاونیشتیمانیەکانی باشوور مەبادا بە خەیاڵیاندا بێت هاوکاری جەللادەکانیانین هەموو ساتێک ئازاریان دەدا. گواستنەوەی عەقڵی فارسی با گەیشتنەوەمان بۆ ناوچەی مەهاباد و دیداری ئازیزانی گیانی بەگیانی لەلایەک و لایەنگرانی بین شینوێ و خەتی مەنسوڕ حیکمەت و دژە پۆپۆلیزم لەلایەکی دی بوو بە هەوێن و سەرەتای ژیانێکی دیکە لە خەباتی ناو کۆمەڵەمان. لەو ماوەیەدا کە دووربووین لە ناوچە کۆمەڵێک گۆڕانکاری ڕوویاندابوو لە ژێرناوی بەگژداچوونەوەی پۆپۆلیزم و بە باوبوونی ڕوانگەگەلی مەنسوڕ حیکمەت و جەماعەتەکەی کۆمەڵێک لە هاوڕێیانمان کە باشمان دەناسین و ئەوانەی بە درێژایی پێشمەرگایەتی تەقا لە هەر کوێک بایە ئەوان لەوێ نەبوون و مەنگوڕ گوتەنی لە ترسی گێرە بووبوونە وشتر مەیداندار و دەم لە پێشی ناوچە بوون دوای یەکەم کۆنگرە بە بەشداری تەنیا دە کەس لە ئاخری پاییزی 1970دا ئیتر ئێستا کۆمەڵە لە ڕێکخراوێکی بچووک و داخراوی چەند ڕۆشنبیری کوڕە دەوڵەمەند و بۆرژوا و دەرەبەگ کۆنگرەی دووی بە زیاتر لە پەنجا شەست ئەندام گرتبوو خاوەنی هەزاران پێشمەرگە و هەوادار و لایەنگری شار و لادێ بوو ناوچەگەلی ئازاد و ژێر دەسەڵاتی خۆی بوو بەشداری لە وتوێژی میری کردبوو سەدان شەڕی خوێناوی لەگەڵ حکومەت و ململانێ لەگەڵ گەورەترین هێزی چەکداری کوردستاندا واتە حیزبی دیموکراتی تێپەڕاندبوو. وای لێهاتبوو لەگەڵ دەوڵەتێکی گەورە و نەیاری ئێران وەک عێراق پەیوەندی هەبێت و هەموو لایەنەکان حسێبی بۆ بکەن. ئەم ئاڵوگۆڕییە گەورەیە هەر هەمووی لە ماوەیەکی کورتی تەنیا سێ ساڵیدا هاتبووە سەر کارنامەی کۆمەڵە و سرووشتی بوو ئەو هەمووە گەورەبوونەوە و دەسەڵاتە بەم چەند کەسەی بەشدار و سەرکردایەتی یەکەم کۆنگرە هەزم نەدەکرا. ئەوەی لە ئاخر ڕۆژەکانی پایزی هەزار و نۆ سەد و حەفتا و هەشت دا بە خەونی شەوانی ئەم دە کەسەدا نەدەهات زۆر زیاتر و بگرە بە پانەوە دێوی دەسەڵات و لەخۆبایی بوونیان بینی لە بن ڕێسمەی دەرگاکەیان تخێڵ بۆ بوو بۆیە لەم ڕوانگەیەوە کە لە ماوەیەکی سێ ساڵیدا لە کوێ ڕاهاتوونەتە کوێ کەڵکەڵەی ڕابەری و خولیای گەورەی بوون چیتر بەم سنوورە بەرتەسکانەی کوردستان و یەک دوو شار و ناوچەی ڕۆژهەڵات دا نەدەمرکا و لە ناکاو بای بڵندایی سەر و دڵی گرتن و خەونی ڕابەری هەموو ئێران بە سەرکردایەتی حزبێکی تەواو کۆمۆنیستی دەستکردی خۆیان کەوتە ڕۆژەڤیان بۆ ئەم حەز و خولیایەیش بە دڵنیاییەوە پێویستیان بە کەرەستە و ئامراز و خوێنی جیاواز و تەنانەت عەقڵیەتی فارسی و ئێرانی هەبوو. ئەوان سەرکردایەتی ئەو کاتی کۆمەڵە بۆ ئەم زڕە خەونە زۆر شتیان هەبوو، هێزی پاڵەوانی پێشمەرگە، ناوچەی ئازاد، پول و پارە، عیلاقات و ئیعلام، خەڵکی زۆر و پڕ لە عەتف و لایەنگری شار و گوندەکان، بە کورتی لە هیچیان کەم نەبوو بە خەیاڵی خۆیان بۆ ڕابەری گشت ئێران تەنیا نەبوونی عەقڵی فارسیان لا حەسرەت و عوقدە بوو ئەم کەمایەسیەیش بە مەنسوڕ حیکمەت و ژن و برا و خزمەکانی پڕ دەبووەوە بە پەلە ئەم کارەیش کرا و دوو مەفرەزەی گیان لە سەردەستی کۆمەڵە لە شنۆ و شاروێرانەوە بە چلەی زستان و بەفرێکی زۆری مکریان بە کۆڵیان عەقڵی فارسیان گواستەوە بۆ ناوەندی کۆمەڵە. ئیتر وردە وردە ئامراز و کەرەستە و پێشەکیەکانی ڕابەری هەموو ئێران لە لادێیەکی چەند ماڵی مێشکەپا لە ئالانی سەردەشتەوە بە ناوی حیزبی کۆمۆنیستی ئێران ئامادە دەبوو. دەنگۆی هاتنە گۆڕینی عقلیەتی سیاسی و کۆمەڵایەتی کۆمەڵە زۆر زوو هەموو لە شولاری ڕێکخراوەی گرتەوە. سەیر و سەمەرە ئەوە بوو کۆمەڵە خەڵکێکی زۆر بە پەلە و بە گەرمی بەرەو پیری ئەم تیۆری و ڕوانگەیە کڵپەیان ستاندبوو، زۆربەیان ورە نزم و نەخوێندەواری ناو چین و توێژەکانی پێشمەرگەی کۆمەڵە بوون، مەبەستم ئەوەیە بڵێم زۆر بوون ئەوانەی لە فرسەتێکی وا زێڕین دەگەڕان زەعف و کەموکوڕیەکانی ژیانی پێشمەرگایەتیان بە شتێک پڕ بکەنەوە و لە پشت دیواری کۆمۆنیست و ڕوانگەی نوێی کۆمەڵە نە تەنیا خۆیان حەشار بدەن بەڵکو ببنە هێرشکەری فکری و تۆڵەسەندنەوە لە هەموو ئەو کادر و پێشمەرگانەی بە ورەبەرزی و ئازایەتی شۆڕشگێڕانەیان ناو و ناوبانگی باشیان بۆ خۆیان چێکردبوو لەمێش بوو بە حەسرەت بوون وەک ئەوان ببوونایە لەلایەکی دیەوە زۆر بوون ئەو پێشمەرگانەی شەو و ڕۆژ لە خزمەت ڕاپەڕاندنی ئەرکەکانی پێشمەرگایەتیدا بوون لە هێرش بۆ سەرمۆڵگەکان مەفرەزەکردنی ناوشار کەمین دەرکردن و شەڕی دەستەویەخە و بە دەمەوە چوونی خەڵکی لادێ و هەژارەوە بوون و هیچ بەلایانەوە گرنگ نەبوو مزایەدە کردن و خۆ هەڵواسین بە فکر و ڕوانگەی فڵان سەرکردە و فڵان تازە هاتووی سەهەندی و ئیتیحادی موباریزان و تیۆریسینەکانی حیزبی کۆمۆنیستی لە تارانەوە هاتوو ئەوان پاک و بێ ڕیا و منەت ئەرکی شۆڕشگێڕی خۆیان ڕادەپەڕاند ئێستا دوای زیاتر لە سی ساڵ کە ئەم دێڕانە دەنووسم، زۆربەی ئەم پاڵەوانانە لە حەیاتدا نەماون و لە ڕێگەی ئازادیی کوردستان و پەرەسەندنی هەژموونی ئەو کاتی کۆمەڵەدا شەهید بوون و پێیان وا نەبوو ئەوانەی لە تارانەوە هاتن بە گێلە پیاوی ئەوانەی خۆمان دەبنە خاوەنی کۆمەڵە و بە ناوی ناسیۆنالیزمی پیسی کوردی هەموو خەبات و ڕابردوو تەنانەت خوێنیشیان دەسڕنەوە بێگانە دەبێتە خاوەن ماڵ و لەو پەڕی بێشەرمیدا دەفەرموون ناسیۆنالیستەکان کە لە دەرگاوە دەریان دەکەین بە پەنجەرەدا دێنەوە ژوور و لە پەنجەرەوە فڕێیان دەدەین بە دەرگادا خۆی پێدا دەکەنەوە دەستپێکی تەکەتل لە ناو کۆمەڵەدا دوای سێ چوار ڕۆژ لە هاتنەوەمان بۆ ناوچەی مەهابات و حاجیاڵی کەند و بیستنی قسە و باسان بۆ یەکەم جار لە ناو کۆمەڵەدا هەستم بە جەناح و تەکەتل و دووبەرەکی لە ناو ڕیزەکانماندا دەکرد ئەو هاوڕێیانەی لە سەردەمێکدا هەمویان گیانێک بوون لە چەند جەستەدا ئەوە ئێستا خەریکی زەمکردن و یەکتر تاوانبار دەکەن بە پۆپۆلیزم و دواکەوتوو تەنانەت پایگاه فرۆشتن تێنەگەیشتم بە ماوەیەکی وا کورت چۆن دەکرێت ئەدەبیاتی خۆشەویستی و هاوڕێتی و فیداکاری بۆ یەک جێگۆڕکێی کردبێت بە ئەدەبیات و زمانی زبر و ڕق و تاوانبارکردنی یەکدی ئێمە ئاگامان لە خۆمان نەبوو دوو مەزهەم و چاویان لە ئێمەیە بزانن سەر بە کام باڵ و بەرەین و بە لای کێدا دەکەوین، لەولا و لەملا، لە دووکانی حوسێنی کوێخا سمایل و لە مەقەڕ، گوێمان لە تانە و قسەگەلی وەک، سەردەمیان بەسەرچوو، ناسیۆنالیزمان ناشت، پۆپۆلیستەکان جێیان نابێتەوە لە ناو کۆمەڵە و تا دوایی دەبوو. هەزاران قسە و قسەڵۆکی منداڵانە و بێ بنچینە و خاو، بووبوو بە ئەدەبیاتی بەشێک لە پێشمەرگەکان و تەنانەت نووسینیشیان. کاتێک بۆ یەکەم جار بیستم و دیتم سەید ئەندامی ناوەندی کۆمەڵە و بەرپرسی ناوچەی مەهاباد لە لای من و چەند کەسی دیکە باس و غەیبەتی ئەندامێکی تری ناوەندی و بێ ئاوەزی و کەموکوڕیەکانی دەکرد بە واتای وشە خەریک بوو ئەستوندەگی هەر هەموو هیوا و خەونەکانم تێک دەقڕما و دەشکا. ئاخر کاڵفامی و خراپ تێگەیشتنمان لە حیزب وای کردبوو پێمان وابێت حیزب هەرگیز خەتا ناکات و شەرتی وەفاداری و خزمەت ئەوەیە بە هیچ کلۆجێک ڕێگە بە ڕەخنە لە حیزب نەدەین. حیزب لای ئێمە لە نیشتیمان و خاک و وڵات و نەتەوە گەورەتر بوو. پێمان وابوو گەر حیزب نەبێت هەڵبەت ئەویش تەنیا حیزبەکەی من ئەوە ئیتر هەموو هیوا و خەونەکان دادەڕمێن ئێمە بە گشتی تەنیا سەرباز و خزمەتکاری حزب نەبووین بەڵکو دەروێشێکی بێ مێشک و ڕۆبۆت ئاسا بووین کە هەر هەموو چەمکەکانی ئازادی ڕزگاری نیشتیمان نەتەوە و تەنانەت پەیوەندیە کۆمەڵایەتیەکانیشمان لە حزبدا دەدیتەوە بازرگانی کەشتییەکی شکاو دووبەرەکی و تەکەتولاتی دوای کۆنگرید و دەنگۆی تیۆریەکانی مەنسوڕ حکمت و جەماعەتەکەی بەرۆکی کۆمەڵەی گرتبوون خەریک بوو نیشانەکانی دەردەکەوتن و لە هەموو بوارەکانی ژیان و بەردەوامی گەشەی ڕێکخراوێکی خنجیلانەی کوردی وەک کۆمەڵەی دادەوەشاند و لەبەریەکی هەڵدەوەشاند گرنگترین چەمک و شەرتی کاری سیاسی واتە متمانە و سەرڕاستی و پاکی لەگەڵ کۆمەڵانی خەڵک و ئەنداماندا خەریک بوون لە دەریای چەواشەکاری خۆ بە زلزانی و تەماح و خۆ لە بیرچوونەوە نوقم دەبوو لە هەڵسەنگاندنیەکی سانا و پێداچوونەوەم بۆ ماوەی خزمەت و پێشمرگایەتیم لە ناو کۆمەڵە خۆم وەک بازرگانێکی کەشتی شکستە دەهاتە بەرچاو و نائومێدی و بێهیوایی سەراپای دەروونی گرتبووم خەریک بوو لە ناو خۆم دا دەوەشام و دەڕووخام و شەش دەرەکانی هیوا و ئاواتی دوا ڕۆژم یەک بە دوای یەکدا لێدەگیران هەر من باشم بۆ بەڕێوەبەری ناوچە کۆمیتەی ناوەندی بەرپرسی تازەی دانابوو بۆ ناوچەی مەهاباد کاک محسین ڕەحیمی و سید خالید سیادەت وەک بەرپرس و ئەندامی کۆمیتەی ناوچە خەڵکی نەغەدە و بۆکان بوون. کۆمەڵێک کادری تری نیزامی و سیاسیش لە ناوچەکانی سنە و ڕەبەت و سەردەشت هاتبوونە ناوچەی مهاباد. کاربەدەست و مەسئول بوون. سەید ئەندامی کۆمیتەی ناوەندی و بەرپرسی ناوچەی مهاباد لە هەوەڵەوە بەم بڕیارە ڕازی نەبوو. بە بیانووی نەخۆشی لە ماڵێک لە حاجیاڵی کەند کەوتبوو. بە هەموو توانایەوە و بە یارمەتی ئێمە کۆنە پێشمەرگە ناسراوەکانی ناوچە وەک ڕەحیم قادری، کەمال وەلیانی، پیرەهەڵۆ، یونس پاڵەوانی، سیامەند، ڕەحیم بابا تاهیری، کەریم ئەفسەر، ئەحمەد خاکی و زۆری ترمان خەریکی بانگەشە و لێدان بوو لە موحسین و دەرپەڕاندنی لە ناوچە. ئێمە دەچووینە لای و قسەی بۆ دەکردین و دەیگوت ئەوانە ناتوانن ناوچە بەڕێوە بەرن و کەسایەتییەکانی ناوچە و پێشمەرگە کۆنەکان ناناسن و قابیلی ئەوە نین بێنە جێی من، هەر من باشم بۆ بەڕێوەبەری ناوچە و ئێوە نابێت لە ناوەندی قبوڵ بکەن بەم ئاڵوگۆڕیە لە مەخزەنی چەک و تەقەمەنی کە پیرەهەڵۆ بەرپرسی بوو، ڕۆژانە و شەوانە ئێمە دەستەیەک بووین و بەیەکەوە قسەمان دەکرد و بەرنامەمان دادەنا بۆ مانەوەی سەید و دەرکردنی موحسین و سەید خالید. ئیتر بە ئاشکرا و ئاوەڵەیی بە ئێمە دەگوترا ڕوانگەی کۆن و پۆپۆلیستەکان و باڵی نیزامی و لایەنگرانی سەید و ڕزگار. بەوانی دیش، بە موحسین و سەید خالید و لایەنگرانیان، دەگوترا بینشی نوێ دووبەرەکی ڕۆچوە ناو ژیانی پێشمەرگەوە دووبەرەکی ئەم دوو باڵە کاری کردبووە سەر هەموو بوارەکانی ژیان و پێشمەرگایەتی چالاکی نیزامی کەم بوو بووەوە سەفا و خۆشەویستی ناوڕیزی پێشمەرگەکان جێی خۆی دابوو بە ئیهانە و بوختان پێکردن و یەکتر خەتابار کردن. جاران دایکە پێشمەرگەیەک کە سەردانی کوڕەکەی دەکرد و دیاری و خواردن و پولی دێنا کەس نەی دەشاردەوە و هەر لە جێوە هەر هەموو دابەش دەکرا و بە یەکەوە دەخورا. دیم دایکە پێشمەرگە دێ و نایهێننە مەقەڕ و لە ماڵێک لە دێ کوڕەکەی تەنیا ئەوانە دەباتە لای بۆ نان و شیرینی خواردن کە لە باڵەکەی خۆی نزیکن و بە شاراوەیی دەیان گوزەراند. خەریک بوو دیاردەی مەشروب خواردنەوە و دڵداری و چاوبڕکێنە سەری هەڵدەدا. زۆربە دە فکری ژن هێناندا بوون. جاران پێشمەرگە گڕی دەگرت بۆ ئەوەی بچێت بۆ چالاکی نیزامی. ئێستا هەن خۆیان دەدزنەوە و تا بۆیان بکرێت ناچن و خۆ لە شەڕ نادەن. چالاکی هەڕەمەکی ناکۆکی و قەڵشتی نێوان ڕیزەکانمان لە ناوچەی مەهاباد دەنگۆی بەرز بوو بووەوە و تەنانەت خەڵکی حاجیاڵی کەند و هەوادەرەکان پێیان زانی بوو لەلایەک سەید بەبێ ئەوەی ئیشی ڕەسمی هەبێت و دەبوو بگەڕاباوە بۆ ناوەندی، بە بیانووی نەخۆشی لەگەڵ ژن و منداڵی لە ماڵێک بوو تەنیا چەند هەنگاو لە مەقەڕی ناوچە دوور بوو. لەلایەکی دیکەوە کۆمیتەی ناوچە بە ئەندامێتی موحسین و سەید خالید و ڕزگار هەبوو. هەڵبەت ڕزگار بە باڵی سەید دادەنرا، بەڵام هێشتا بەرپرسی نیزامی بوو لە کۆمیتەی ناوچە. سەید ئۆقرە و هەدادانی لێ بڕابوو کە دەیدیت ناوەندی سوورە لەسەر گۆڕینی و شەرعیەت بە کۆمیتە ناوچەی تازە درابوو. تەنانەت بە بوختان و قسەی ناخۆش و دژایەتی کردنی موحسین بە ئاشکرا و بێ پەردە، سەید وای لە ئێمە و لایەنگرانی خۆی کردبوو کاروباری ناوچەمان پەکخستە بوو هەرچەند دوای هاتنەوەمان لە ئالان بە کاتی و لە ڕووی بێکاری کرابوومە بەرپرسی مەقەڕی ناوچە بەڵام بەکردەوە زۆربەمان بەبێ ئیش و بەرپرسیارەتی بووین زۆربەی چالاکیە نیزامیەکان بەبێ بەرنامە و لە گۆترە دەچوون بەڕێوە بۆ نمونە ماوەیەک بوو هیچمان نەکردبوو محەممەد حەسەن خاڵی نەقاش و وێنەگر و فلیم بەردار دوای هاتنەدەر و قاچاخبوونی زۆربەی کاتەکان لەلای پێشمەرگەکانی کۆمەڵە بوو ماڵ و بار و بنەی وێنەکێشی و فلیمی لە حاجیاڵی کەند بوو زۆر جار دەیگوت کە چوون بۆ چالاکی منیش دێم دەبێت بمبەن و فلیم بەرداری دەکەم پایەگایەک تازە کرابووەوە لە دێی بەردەڕەشانی سەر جادەی میان دوا و مەهابات نیوەڕۆ بوو لە حەوشەی مەقڕ لەگەڵ شەریف و کەریمدا بەیەکەوە قسەمان دەکرد گوتمان با بچین و بە تۆپی سەد و شەش لەم پایەگایە بدەین چوین بە دوای محەممەد کاک ستێق شێخانی مامۆستای دەرکراو و هەڵاتوو لە شار فاروق بلوری بە نەخۆشی لەوێ بوون کە زانیان دەچین بۆ کارێکی وا هەموو هاتن سواری جێبێک بووین و نزیک پایەگا و جادەی مهاباد بووینەوە زۆر زوو بوو خۆر لە ئاسمان بوو لەسەر زینوێ عەوڵابات تۆپمان دابەست و دوو تۆپمان پێوەنا مەمەد فلیم بەرداری دەکرد نەمانزانی وەکوێ کەوتن هێشتا تۆپی سێممان پێوە نەنابوون هەر ئەوەندەمانزانی ئەم شاخ و کێ و باخانە یەکسەر بوون بە ئاگر وەک تەرزە هاوەن و تۆپبارانیان کردین لە بەردەڕشان لە گوێتکەپە بە سەدان هاوەنیان تێگرتین و بە قەناسە لێیانداین لەگەڵ کەریم و شەریف هەرچۆنێک بێت تۆپ و جێبەکەمان ڕزگار کرد و لەسەر جادەکە پەنامان بردە بنپرد و باخەکانی دێی ترشەکان بە کوردی و کورتی حەشرێکیان پێکردین با بە دەواری شەڕ و سەرما بە هەتیوی نەکردبێ ئێوارە داهات و وردە وردە تەقە کەم بووەوە فاروق و مەمەد و سەدیق دیار نەبوون گەڕاین بەناو باخەکاندا هیچ فایدەی نەبوو لەناکاو لەناو چاڵاوی باخی سەرجادە دەنگێکات کە چووینە پێش هەرسێک لەناو چاڵاوەکە و بە پلیکانی شیشی ئاڕماتۆری دەوری کۆنکرێتی چاڵاوەکە خۆیان هەڵواسی بوو پەنایان گرتبوو هاتنە دەر و گەڕاینەوە بەبێ دەستکەوت و زەرەر و بریندار. ئەڵقەی بیست و یەکەی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکانتان پێشکەش کرا. تا بە یەکگەیشتنەوەیەکی تر بە خوای گەورە میهرەبانتان ئەسپێرم، ڕێز و خۆشەویستی ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حزوور قەبووڵ بفەرموون.